تۆ و هاوسەرەکەت نیشتەجێی بەهەشت بن، بخۆن لە هەرچی کە ویست و حەزتان لێ بوو، بەڵام نزیکی ئەو درەختە مەکەونەوە، ئەگینا لە ستەمکاران دەبن. فوسوس لهما الشیطان لیبدی لهما ما ووری عنهما من سوآتهما وە پێی وتن، پەروەردگارتان بەرگری ئەو درەختەی لێ نەکردوون مەگەر لەبەر ئەوەی کە نەبنە دوو فریشتە، یان لە بەهەشتدا بمێننەوە بە هەمیشەیی. وقاسمهما ئیننی لەکوما لەمن الناصحین. وە سوێندی بۆ خواردن وتی، و دەستیان کرد بە داپۆشینی خۆیان بە گەڵای درەختانی بەهەشت، وە پەروەردگاریان بانگی هەردووکیانی کرد، ئایا ئەم درەختەم قەدەغە نەکرد لێتان، وە ئایا پێم نەوتن کە بێگومان شەیتان بۆ ئێوە دوژمنێکی ئاشکرایە؟ بێگومان پۆشاکمان بۆ ناردوون کە عەیب و عەورەتتان دادەپۆشێ و پۆشاکی جوان و ڕازاوەیشمان بۆ ناردوون، بەڵام پۆشاکی ترسان لە خوا و پارێزگاری چاکتر و باشترە. ئەوەی باس کرا هەندێکە لە بەڵگە و نیشانەکانی خوا. هەرچۆنێ باوک و دایکتانی لە بەهەشت دەرکرد، لە حاڵێکدا پۆشاکەکەیانی لێ داکەنن بۆ ئەوەی عەیب و عەورەتیان دەربخات و نیشانیان بدات، بەڕاستی شەیتان خۆی و دەستەکەی دەتانبینن لە جێگایەکەوە کە ئێوە ئەوان نابینن. دەیانوت لە باو و باپیرانمانەوە بۆمان ماوەتەوە و خوا فەرمانی ئەو کردەوەی پێداوین، ئەی محەممەد صلی اللە علیە وسلم بڵێ بێگومان خوا فەرمان نادا بە کردەوەی بەد و خراپ، ئایا بەدەم خواوە شتێ دەڵێن کە نایزانن و بێ ئاگان لێی؟ قل امر ربی بالقسط بڵێ کێ ئارایش و جوانیە خواییەکانی حەرام کردووە کە خوا بۆ بەندەکانی دروستی کردووە؟ هەروەها ڕۆزی و خۆراکە پاک و خۆشەکان کێ حەرامی کردوون؟ ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ ئەوانە بۆ بڕوادارانە لە ژیانی دونیادا، بێ بڕوایانیش لە پەنای ئەواندا بەشداری دەکەن. بەڵام لە ڕۆژی دواییدا تایبەتە بە بڕوادارانەوە، بەو شێوەیە ئایەتەکانمان باس دەکەین و ڕوونی دەکەینەوە بۆ گەل و کۆمەڵێک کە دەزانن و تێدەگەن. قل انما حرم ربی الفواحش ما ظهر منها وما بطن والاثم والبغی بغیر الحق ئەوانەی کە ئاشکران و ئەوانەی نهێنین و گوناهی حەڕام کردووە و دەست درێژی بە ناهەق و حەڕامی کردووە شتێک بکەنە هاوبەش بۆ خوا کە بەڵگەی بۆ نەهاتووە و حەڕامی کردووە کە بەدەم خواوە شتانێک بڵێن کە نایزانن. ولکل امة اجل ئەوانە ئەو بەشەی بۆیان نووسراوە دووچاریان دەبێت، هەتا ئەو کاتەی نێردراوەکانمان بۆ جانکێشانیان دێن بۆیان، دەیانمرێنن، گیانیان دەکێشن، پێیان دەڵێن، ئەوانەی لە جیاتی خوا ئێوە هاوار و نزاتان لێ ئەکردن لە کوێن؟ لە وەڵامدا دەڵێن، دیار نین و ون بوون لێمان. هەر جارێ دەستەیەک دەچنە ناویەوە نەفرین لە هاوبیرانی دەکات هەتا هەموو دەگەن بەیەک و کۆدەبنەوە و یەک دەگرن دواییەکانیان کە شوێنکەوتوو بوون دەربارەی پێشوەکانیان کە پێشەوا بوون دەڵێن ئەی پەروەردگارمان ئەوانە ئێمەیان گومڕاکرد دە تۆش لە ئاگردا دووقات سزایان بدە. ڕووبارەکان دەڕۆن بە ژێر کۆشک و باخەکانیاندا و دەڵێن سوپاس بۆ ئەو خوایەی کە ڕێنموونیی کردین بۆ ئەو ڕێگایە، کە ئێمە هەرگیز ڕێبازی ڕاست شارەزا نەدەبووین ئەگەر خوا ڕێنموونی نەکردینایە. وە لە نێوانیاندا پەردە و جیاکەرەوەیەک هەیە بەسەر ئەعرافەوە کە بەرزاییەکە لە نێوان بەهەشت و دۆزەخدا پیاوانێک هەن هەریەکە لە بەهەشتی و دۆزەخیەکان دەناسنەوە بەهۆی نیشانە و شێوەی تایبەتیانەوە جا بەهەشتیەکان بانگ دەکەن و دەڵێن سەلامتان لێبێت هەژارە باوەڕدارەکان هەر ئەوانە نین کە ئێوە لە دنیادا سوێندتان دەخوارد کە خوا بەر میهرەبانی خۆیان ناخات، خوا بە هەژارە باوەڕدارەکان ئەڵێ، بچنە بەهەشت، هیچ مەترسییەکتان لەسەر نییە و ئێوە خەم ناخۆن. ونادى اصحاب النار اصحاب الجنة ان افیضوا علینا من ئەوانەی کە ئاینەکەی خۆیان کردبووە سەرقاڵی بێ سوود و گاڵتە و ژیانی دونیا هەڵیخەڵەتاندن، بۆیە ئەمڕۆ ئەوان لە بیر خۆمان دەبەینەوە، هەر چۆنێک ئەوان دیداری ئەو ڕۆژەیان لە بیری خۆیان بردبووەوە و لەبەر ئەوەی ئایەتەکانی ئێمەیان ئینکار دەکرد، ئەو ڕۆژەی کە سەرەنجامی هەڕەشەکانی بەدی دێت، ئەوانەی لەوەو پێش لەبیریان کردبوو دەڵێن، بەڕاستی نێرراوەکانی پەروەردگارمان بەڕاستیەوە هاتن، جا ئایا ئەمڕۆ تکاکارانێک بۆ ئێمە هەیە تکامان بۆ بکەن؟ بەڕاستی پەروەردگارتان ئەو خوایەیە کە ئاسمانەکان و زەوی لە شەش ڕۆژدا دروست کردووە، پاشان خوا چووە سەر عەڕش، ئێمە ئیمانمان پێیەتی بەڵام شێوەکەی نازانین، بە تاریکایی شەو ڕۆشنایی ڕۆژ دادەپۆشێ بە پێچەوانەشەوە. ڕۆژ بە شوێن شەوەوەیە بە خێرایی و شەو بە شوێن ڕۆژەوەیە بە خێرایی. هەتا کاتێ هەوری قورسی باراناوی هەڵدەگرن دەینێرین بۆ وڵاتێکی مردوو و وشکی بێ گیا جا بەو هەورە باران دەبارێنین بەهۆی ئەوەوە هەموو جۆرە بەروبووم و میوەیەک دەڕوێنین و دەردەهێنین انهم کانو قوما عمین. دوای ئەوە بڕوایان پێ نەهێنا ئێمەش ئەومان ڕزگار کرد هەروا ئەوانەش لەگەڵیدا بوون لە کەشتیەکەدا پاشان ئەوانەی بڕوایان نەبوو بە ئایەتەکانمان نوقممان کردن و خنکاندنمانن بەڕاستی ئەوانە کۆمەڵی دڵ کوێران بوون. وإلی عاد اخاهم هودا. فەرمووی، ئەی گەلەکەم، خوا بە تەنها بپەرستن، جگە لەو پەرستراوێکی ترتان نییە، بێگومان موعجیزەیەکی ڕوونتان لە پەروەردگارتانەوە بۆ هاتووە، ئەمە حوشتری خوایە کە موعجیزەیەکە بۆ ئێوە، جا لێی گەڕێن با بخوا و بلەوەڕێ لە زەوی خوادا، لە دەشتەکانیدا کۆشکی بەرز دروست دەکەن و لە شاخەکانیدا ماڵ و خانوو دائەتاشن، دە بیرکەنەوە لە چاکە گەورەکانی خوا و خراپەکاری مەکەن لە وڵاتدا و مەبن بە خراپەکار و گێرەشێوێن. قال الملأ الذین استک. هیچ پەرستراوێکتان نییە بێجگە لە و، بێگومان لەلایەن پەروەردگارتانەوە بەڵگە و موعجیزەیەکی ڕوون و ئاشکراتان بۆ هاتووە، کەواتە لە پێوانە و کێشانەتاندا ڕێک و ڕاست بن، وە لە شتومەکی خەڵکی کەم مەکەنەوە بە دزی، لەو کەسەی باوەڕی پێ هێنابێ و بتانەوێت ڕێگای خوا بەلاری و چەوتی بخەنە ڕوو و بیری ئەو کاتە بکەنەوە کە ئێوە کەم بوون پاشان خوا زۆری کردن دەی سەرنج بدەن سەرەنجامی خراپەکاران چۆن بوو چیان لێهات. باوەڕیان هێنابێ بەو پەیامەی بە مندا نێردراوە و کۆمەڵێکی ترتان باوەڕیان نەهێنابێ، ئەوا ئارام بگرن هەتا خوا بڕیار دەدات لە نێوانماندا و ئەو باشترینی بڕیاردەرانە. قال الملأ الذین استک. ڕەوا نییە بۆمان بگەڕێینەوە بۆ ناو ئەو بتپەرستییە مەگەر خوای پەروەردگارمان بیەوێت، زانست و ئاگاداری پەروەردگارمان هەموو شتێکی گرتۆتەوە، تەنها پشتمان بە خوا بەستووە. وتیان، ئەی پەروەردگارمان لە نێوان ئێمە و گەلەکەماندا حوکم و بڕیار بدە بە هەق، کیف ئاسا علی قوم کافرین. ئیتر شوعەیب ڕووی لێ وەرگێڕان فەرمووی پێیان ئەی گەلەکەم سوێند بەخوا بەڕاستی من پەیامی پەروەردگارم بە ئێوە گەیاند و ئامۆژگاریم کردن ونطبع علی قلوبهم فهم لا یسمعون. ئایا ڕوون نەبۆتەوە بۆ ئەوانەی زەوییان بە میرات بۆ دەمێنێتەوە دوای تیاچوونی خاوەنە پێشووەکانیان ئەگەر بمانەوێ بەهۆی گوناهەکانیانەوە دووچاری بەڵایان دەکەین فیرعەون وتی، ئەگەر بەڵگە و موعجیزەیەکت هێناوە موسا، ئەوە نیشانی بدە، ئەگەر تۆ لە ڕاستبێژانی. فألقی عصاه فإذا هی ثعبان مبین. ئینجا موسا گۆچانەکەی فڕێدا، وتیان بێگومان ئێمە پاداشت و خەڵاتی گەورەمان دەبێ ئەگەر ئێمە سەرکەوتین بەسەر موسادا؟ قال نعم وانکم لمن المقربین. فیرعەون وتی، بەڵێ پاداشتی گەورەتان دەبێ. دەیان وت ئەمە هەر هی ئێمەیە، شایەستەی ئێمەیە، بەڵام کاتێ تووشی بەڵا و خراپە بوونایە، دەیان وت بە هۆی شوومی مووسا و شوێنکەوتووانیەوەیە، بێدار بن، بێگومان ئەو ناخۆشیانەی بەلایانەوە شووم و خراپە لەلایەن خواوەیە نەک مووسا و ئیمانداران، بەڵێنی هەرە جوانی پەروەردگارت بە تەواو هاتە دی بۆ نەوەی ئیسرائیل بەهۆی ئارام گریانەوە لەسەر ناڕەحەتیەکان وە ڕوخاندمان و تێکماندا ئەو کۆشک و تەلارانەی فیرعەون و گەلەکەی دروستیان کردبوو وتی، ئەی پەروەردگارم خۆتم نیشان بدە تا بتبینم، پەروەردگار فەرمووی، تۆ لە دنیادا من نابینی، بەڵام سەیری لای شاخەکە بکە، جا ئەگەر ئەو شاخە لە شوێنی خۆیدا نەجووڵا، ئەوە دوای کەمێک تۆش دەمبینی، جا کاتێ پەروەردگاری خۆی دەرخست بۆ شاخەکە، شاخەکەی ورد و هان کرد، لەگەڵ زەویدا تەختی کرد. و موساش بەبێ هۆشی کەوت بەڕوودا، جا وەختێ هۆشی بەخۆیدا هاتەوە و چاک بوویەوە، فەرمووی، پاکی و بێگەردی بۆ تۆ ئەی پەروەردگار، بە پەشیمانی گەڕامەوە بۆ لات و من یەکەمی بڕوادارانم. قال یا موسی ئینی اصطفیتک علی الناس برسالاتی و بکلامی، و لەو پارچە تەختانەدا بۆمان نووسی لە هەموو جۆرە باسێک پەند و ئامۆژگاری و باسی هەموو شتێک بە ڕوونی کە پێویستیان پێی بێت. کەواتە مووسا بە توندی بیانگرە و ئاگاداریان بە و فەرمان بە گەلەکەت بکە تا دەست بگرن و ڕەفتار بکەن بە جوانترین و چاکترینیان وە ئەگەر ئاینی ڕاست و دروست ببینن نایکەن بە ڕێباز و ئاینی خۆیان وە ئەگەر ڕێگەی گومڕایی و ئاینی چەوت ببینن دەیکەن بە ئاین و ڕێباز بۆ خۆیان هەموو ئەمانە لەبەر ئەوەیە کە بەڵگە و نیشانەکانی ئێمەیان بە درۆ دەزانی پاش ڕۆیشتنی موسا دروستیان کرد لە خشڵ و زێڕەکانیان پەیکەری گوێرەکەیەک کە قۆڕەی وەکو گوێرەکەی هەبوو، ئایا ئەوانە نەیان بینی کە بێگومان ئەو گوێرەکەیە قسەیان لەگەڵدا ناکات و هچ ڕێبازێکیشیان نیشان نادات، ئایا پەلەتان کرد لە فەرمانی پەروەردگارتان؟ موسا تەختەکانی تەوڕاتی فڕێدا و قژی سەری هاڕوونی برای گرت و بەرەو خۆی ڕایکێشا. هاڕوون وتی، ئەی کوڕی دایکم، بەڕاستی ئەم گەلە لاوازیان کردم، نزیک بوو بمکوژن، کەواتە دوژمنانم پێ دڵخۆش مەکە و ئەی پەروەردگارم گەر بتویستایە لەمەو پێش ئەوان و منیشت لەناو دەبرد ئایا تۆ هەموومان لەناو دەبەیت، بەهۆی ئەوەی کە گێلەکانمان ئەنجامیان داوە، ئەمە تەنها تاقیکردنەوەیەکی خۆتە، بەڕاستی ئێمە بۆ لای تۆ گەڕاوینەتەوە. پەروەردگار فەرمووی، سزا و ئازارم دووچاری هەر کەسێ دەکەم کە بمەوێ. وە بەزەیی و ڕەحمەتیشم هەموو شتێکی گرتۆتەوە. جا لە دواییدا ئەو بەزەییەم دەنووسم بۆ ئەوانەی پارێزکار و لەخوا ترسن و زەکات دەدەن ئەو کەسەی کە نامەدارەکان دەبینن بە نووسراوی لایانە لە تەوڕات و ئینجیلدا کە فەرمانیان پێدەکات بە چاکە و ڕێگرییان لێدەکات لە خراپە، شتە خاوێن و پاکەکانیان بۆ حەڵاڵ دەکات و شتە پیسەکانیان لێ حەڕام دەکات و بارە قورس و گرانەکانیان و ئەو کۆت و زنجیرانەش کە بەسەریانەوە بوون لادەبات. ئینجا ئەو کەسانەی کە باوەڕیان بەو پێغەمبەرە هێنابێت و ڕێز و قەدریان بۆ دانابێت، یارمەتیان دابێت و پشتیوانیان لێ کردبێت و پەیڕەوی ئەو نوورەیان کردبێت کە قورئانە کە لەگەڵیدا نێرراوەتە خوارەوە، ئەوان هەموو کە باس کران لە ڕزگار بووانن. ئەو خوایەی کە تەنها بۆ ئەوە موڵکایەتی هەموو ئاسمانەکان و زەوی هیچ پەرستراوێک نییە جگە لەو، دەژیێنێت و دەمرێنێت، کەواتە بڕوا بە خوا و پێغەمبەرەکەی بهێنن کە نێرراوێکی نەخوێندەوارە ئەویش باوەڕی بە خوا و بە وتەکانی هەیە، ئێوەش شوێنی بکەون و پەیڕەوی بکەن. ئیتر دەست بەجێ لێی هەڵقوڵە، دوازدە کانی، بێ گومان هەر تیرە و تایفەیەک جێگای ئاو خواردنی خۆی دەزانی و هەورمان کرد بە سێبەر بەسەریانەوە و گەزۆ و هەوێردەمان بۆ ناردن لەو ڕزق و ڕۆزییە پاکانە بخۆن کە پێمان داون. ان ربک لسریع العقاب و انه لغفور رحیم و ئەی محمد صلی اللە علیه وسلم بیر بکەرەوە کاتێ پەروەردگارت ڕایگەیاند و دای بە گوێچکەیاندا سوێند بێ بێگومان دەنێرێ بۆیان تا ڕۆژی دوایی کەسانێ کە سزای توند و بەدیان پێ بچێژێ لە کاتێکدا ئەگەر بۆیان بێت کەلوپەلێکی وەک ئەوەی باس کرا وەریدەگرن، ئایا لێیان وەرنەگیراوە و پێویست نەکراوە لەسەریان پەیمان لە تەوراتدا کە بەدەم خواوە هیچ نەڵێن بێجگە لە ڕاستی؟ ئەوەی لە تەوراتدا هەبوو خوێندوویانەتەوە و ڕۆژی دوایی و دەستکەوتی ئەو ڕۆژە چاکتر و باشترە بۆ ئەوانەی کە خۆپارێز و لەخوا ترسن، بهێنەرەوە بیریان کاتێک کە چێوی توڕمان بەرز کردەوە بەسەریاندا وەکو هەورێک سێبەرێک بوو و لایان وابوو کە دەکەوێت بەسەریاندا پێمان وتن ئەوەی کە پێمان داون بەتوندی بیگرن و ئەوەی تێیدایە لە ئامۆژگاری و حوکم بەڵام ئەو خۆی نووسان بە زەویەوە و دوای ئارەزووی خۆی کەوت، نموونەی ئەو وەک ئەو سەگەیە ئەگەر لێی بدەیت و دەری کەیت زمانت لێ دەردێنێ و ئەگەر وازیشی لێ بهێنی هەر زمان دەردەهێنێ. ئەو سیفاتانە نموونەی ئەو کەسانەیە کە نیشانەکانی ئێمەیان بە درۆ دانا. ئولائیک کالانعام بل هم اضل ئولائیک هم الغافلون. وە سوێند بەخوا بەڕاستی دروستمان کردووە بۆ دۆزەخ زۆرێک لە جنۆکە و ئادەمی دڵیان هەیە بەڵام پێی تێ ناگەن لە ڕاستی وە چاویان هەیە هەقی پێ نابینن وە گوێیان هەیە هەقی پێ نابیستن سیجزون ما کانو یعملون. هەر بۆ خوایە جوانترین و چاکترینی ناوەکان، جا ئێوەش بەو ناوانە بانگ و هاواری لێ بکەن، واز بهێنن و نرخ دامەنێن بۆ ئەوانەی کە لە ناوەکانی خوادا گۆڕان و لادان دەکەن، پرسیارت لێ دەکەن لەبارەی ڕۆژی دواییەوە کەی دێت، بڵێ، زانینی ئەوە تەنها لای پەروەردگارمە، هیچ کەس ناتوانێ کاتەکەی ئاشکرا بکات جگە لە پەروەردگار، هاتنی قیامەت بۆ ئاسمانەکان و زەویش گران و قورسە، نایەت بەسەرتانا لەناکاودا نەبێت، لە تۆ دەپرسن وەک ئەوەی کە تۆ لە هاتنی ڕۆژی دوایی ئاگادار بی، من خاوەنی هیچ سوود و زیانێک نیم بۆ خۆم مەگەر ئەوەی خوا بیەوێ. ئەگەر من نادیارییەکانم بزانیایە خێر و خۆشی زۆرم بەدەست دەهێنا و هیچ خراپە و زیانێکم پێ نەدەگەیی. من تەنها ترسێنەر و مژدەدەرم. باری سووچی هەڵگرت سکی پڕ بوو ئینجا لەسەر ئەم سک پڕیە ماوەیەک تێپەڕی جا کاتێک سکەکەی قورس بوو ژن و مێردەکە هەردوو لە خوا پاڕانەوە سوێند بێ ئەگەر تۆ منداڵێکی چاک و تەواومان پێ بدەیت کاتێک خەتەر و وەسوەسەیەکیان لە شەیتانەوە پێ بگات یادی خوا دەکەن و خوایان بیر دەکەوێتەوە جا کوتوپڕ بەر چاویان ڕۆشن دەبێتەوە ڕاستی دەدۆزنەوە. وإخوانهم یمدونهم فی الغی ثم لا یقصرون. وە برا شەیتانەکانیان یارمەتیان دەدەن لە گومڕایی بووندا بڵێ بێگومان من هەر شوێنی ئەوە دەکەوم کە لەلایەن پەروەردگارمەوە سروشت دەکرێ بۆم. ئەم قورئانە بەرچاو ڕۆشن و بەڵگەیە لەلایەن پەروەردگارتانەوە و. ڕێنمونی و نیشاندەرە و میهرەبانی و بەزەیی خوایە بۆ گەل و هۆزێک کە باوەڕ دێنن. خۆ بە زل نازانن لە پەرستنی ئەودا و هەمیشە ستایشی دەکەن، کڕنووشی بۆ دەبەن و تەنها سوجدە بۆ ئەو دەبەن.